بەشی دووەم لە کتیبی عاشق سەمای ژیانە لە پەڕە پ کە سەر واتە بێزاربوون دەستپێکێکی گەورەیە باگوان من لە خۆم ماندوو بێزار بووم وی جێزێک لە خۆمدا شک نابم تۆ دەڵیت ئێمە دەبێت خۆمان قوبڵکەین هەر بەو جۆرەی کە هەین، بەڵام من ناتوانم ژیانێک لە خۆ بگرم لە کاتێکدا کە دەزانم لە چێژ و خۆشی دەروونی بێبەشم، پێی ڕازی بم، ئەبێت چی بکەم؟ ئەڵێ کە سەر و دڵم دوور بوویت. ئەمە دۆزینەوەیەکی گەورەیە؟ بەڵێ بەڕاستمە، مرۆڤانێکی کەم هەن کە بەم خەیاڵەیان زانیبێت کە کەسەرن و ئەم جۆرە مرۆڤانە بەڕاستی کەسەرن، هەر کەسێ بگری ئەمەیان تێدا بەدیەکات جگە لە خۆیان، زانینی ئەم خاڵە، مرۆڤ، کە سەر بووە بە دەستپێکردنێکی گەورە دادەنرێت، بەڵام چەند خاڵێک هەیە کە ڕوون بکرێتەوە، مرۆڤ تەنها گیانلەبەرێک ئاست بە بێزاری بکات ئەمە ئیمتیازێکی تایبەت و دیاریکراوە، بەشێک لە ڕێز و گەورە بوونی مرۆڤە، ئایا تا ئێستا گامێش یان گوێدرێژێکت بینیوە کە سەر ببوێت؟ ئەوانە کە سەر نابن، کە سەربوون واتە ڕێ و ڕێچکەی ژیانە دەڵێ. و هەر بەم جۆرەشەوە ئەڵێن کە سەربوون ڕووداوێکە کە جێی ئاوڕدانەوەیە، واتە تێگەیشتن لەم خاڵە کە من ئەبێت کارێ بکەم، گۆڕانکارییەک پێویستە. جا لەبەرەوە وا بیر مەکەرەوە کە جاڕێزبوون شتێکی خراپە، بەڵکوو هێمایەکی ڕازاوەیە بۆ دەستپێکردنێکی نوێ، بەڵام بەمە ڕازی مەبە. ئەو کەسانەی کە ناوەوە و دەرەوەیان وەک یەکە، هیچ کات جاڕس و وەڕەز نابن. لە بەرامبەری ئەو کەسانەی کە ڕووکەشی خۆیان دەردەبڕن و وەڕەز بوون سەپاوە بەسەریاندا لە بەڕووی ژیانی خۆی دابەش کردووە بۆ دوو بەش خودی ڕاستەقینەی خۆیان سەرکوت ئەکەن و ژیانێکی وا دەخەنە ڕوو کە درۆینەیە سەرچاوەی کە سەربوونی ئەم ژیانە درۆینەیە ئەگەر مرۆڤ کارێک ئەنجام بدات کە لە کانگای دڵیەوە دەیەوێت هیچ کاتێک کە سەر نابێت کاتێک کە ماڵی باوکم بە جێهێشت بۆ ڕۆشتن بۆ زانکۆ دایک و باوکم بە تایبەت باوکم و ئەندامانی دیکەی خێزانەکەم هەموویان دەیانویست ببم بە زانا بیا بەلای کەمەوە با پزیشک یان ئەندازیار لە بەرەو داهاتوم دابین بێت من ڕاشکاوانە ڕەدم کردوتم من ئەو کارە دەکەم کە حەزم لەیەتی لە بەرەوەی نامێ ژیانێکی کە سەرهێنم هەبێت لەوانەیە وەکو زانایەک سەرکەوتن بەدەست بێنم ببمە جێگەی ڕێز خاوەنی پارە و دەسەڵات و پێگەی کۆمەڵایەتی بەرز بم بەڵام لە ناوی خۆمدا بێزار و کە سەردەمێنمەوە لە بەرەوە هیچ کاتێکەمە و کارە نیە کە دەمویست ئەوان وەقیان وەڕمابوو، چونکە هیچ داهاتوویەکیان لە خوێندنی فەلسەفەدا نەدەبینی، بەڵام سەرەنجام بە نابەدڵییەوە قبوڵیان کرد، بەو دڵنیاییەوە کە من داهاتووی خۆم خراپ ئەکەم، بەڵام لە ئەنجامدا بۆیان دەرکەوت کە هەڵە بوون، مەسەلەکە لەسەر پارە و دەسەڵات و پێگەی کۆمەڵایەتی نییە، بەڵکو شتێکە کە دڵت بە ڕاستی داوای ئەکات و ڕەزامەندت دەکات، ئەگەر ئەم کارە بکەیت بەبێ گوێدان ئەنجام و بەرەمەکەی، وەڕەزبوون کۆڵ و باری خۆی دەپێچێتەوە لە ژیانتدا، ئەنجامدانی شوکاری ڕاست لە ڕوانگەی خەڵکەوە بەردی بناخەی دڵ مردنە. هەموو مرۆڤایەتی تووشی کەسەر بوون و دڵ مردن بووە، ئەوەی کە نەبوایە زانا بوایە بووەتە بیرکاریزان، ئەوەی کە دەبوایە بیرکاریزان بوایە بووەتە سیاسەمەتداری ئەوەی کە دەبوایە شاعیر بوایە بووە بە بازرگان هیچ کەس لە شوێنی خۆیدا نییە بەڵکو لە شوێنێکی دیکە و پەیوەستە بە شوێنێکی ترەوە ئەگەر مرۆڤ ئامادەی خۆخەسنە مەترسیەوە بێ بێزاربوون و دڵمردن لە یەک سادا لە ناوەچێت دەڵێیت ماندوو بووم لە خۆم ماندوو بووی لە خۆت چونکە لەگەڵ خۆت ڕاز ناکەیت بۆ بوونی خۆت ڕێزێک دانانێیت دەڵێیت هێزێک هەست پێ ناکەم چۆن چاوەڕوانی هەست بە هێز بکەیت؟ هێز کاتێک دەکەوێتە گەڕ کە تۆ ئەو کارە ئەنجام بدەیت کە دڵت داوای ئەکات، جا ئیتر ئەو کارە هەر چییەک بێت. ڤنسانگ فان گۆک لەوەی کە شێوەی دەکێشا زۆر زۆر خۆشحاڵ و بەختەوەر بوو، تەنانەت یەک دانە لە تابلۆکانیشی نەدەفرۆشرا، هیچ کەس سوپاسی نائەکرد، تا ڕادەی مردنیش برسی بوو. ئەو چوار ڕۆژی هەفتەی ڕۆژووی ئەگرت و سێ ڕۆژیش نانی ئەخوارد. ئەگەر ئەو چوار ڕۆژە ڕۆژووی نەگرتایە بە چی پارەی کەرەستەی شێوەکاری بکڕیایە؟ بەڵام ئەو لە ڕادەبەدەر بەختەوەر و سەنڕیژ بوو لە یەز، کاتێ کە مرد سی و سێ ساڵ تەمەنی هەبوو. ئەو ڕۆژەش کە دێرینەترین هیوای کە کیشانی تابلوی ڵاتنی خۆر بوو هێنایە دی، نامەیەکی بەم ناوەڕۆکە نووسی، کاری من ئەنجام درا، من ڕەزامەند و خۆشحاڵم، ئەم دونیایە بە ئاسوودەیی بە جێ دەهێڵم. بە جۆرێکی تەواو چاک ژیا، ئەو مۆمی ژیانی خۆی لە هەردوو لاوە بە گوڕ و تینەوە سووتان. تۆ لەوانیە سەد ساڵ بژیت، بەڵام ژیانت وەک ئێسکێکی پوچ و فشەڵە، تەنها قەبارەیەکە، ئەویش قەبارەیەکی مردوو، دەڵێیت من وتوومە، ئێمە دەبێیت خۆمان قبوڵ بکەین بەو جۆرەی کە هەین، بەڵام من ناتوانم ژیان لە خۆم بگرم لە کاتێکدا کە دەزانم بێبەش بم لە چێژ و لەزەتی دەروونی هەبوونی خۆت، هەر بەو شێوەیە قبوڵ بکە و بزانە کە تۆ تەنها لە بەرامبەر خۆت و خودای خۆتدا بەرپرسیاری، نەک لە بەرامبەر بیروڕاکانی ئەو کەسانەدا کەوا دەزانن لە تۆ باشترن. مەبەستی من لە وشەی بەرپرسیاری پەیوەندی بارک و بەدڵێنەوە نییە، بەڵکو مەبەستم ڕووبەڕبوونەوەی لەگەڵ ڕاستییەکان و کرۆکی ژیاندا، تۆ لە بەرامبەر خۆتدا ژیانێکی بێ لێپرسراوانە دەبوا، تەنها لەوەدا ئەنجام داوە کە خەڵکی چاوەڕێیان کردووە لێت. لەبەرئەوە کە بێزار و دڵمردوو بوویت و هێزێک هەست پێ ناکەی لە خۆتدا، ئایا بۆ خۆ قوتارکردن لەم گرتووخانەیە بەڵگەی زیاتر دەوێ؟ هەڵقوونە دەرەوە و سەیری دوای خۆشت مەکە، ئەوان دەڵێن بەر لەوەی باج بدەیت باش بیر بکەرەوە. من ئەڵێم. بەس بدە پاشانە تا دەتوانی بیر بکەوە ئەوان ئەڵێن بەر لەوەی بەس بدەیت باش بیر بکەوە من ئەڵێم بەس بدە پاشانە تا دەتوانی بیر بکەوە خوێنەری ئازیز لێرە داهاتینە کۆتایی بەشی دووەم لە کتێبی عاشق سەمای ژیانە.